هەتا بێ هەر جوانتر ئەبی. بۆ پێمەڵێی وا خەریکە سەرت ڕەشی تیا نامێنێ. کەم وا بڵێ با هیچ نەبێ تۆزێ هۆشی تیا بمێنێ شاعیرێکی دڵناسکم هێندە بریندارم مەکە من خۆم لە خۆما بێزارم تۆش زیاتر بێزارم مەکە بەقەد هەموو ئەو جوانیت ئەو دڵت بێ سۆز و مهرە بڵێی سۆزت نەبزوێنێ ئازاری بەسۆی ئەم شعرە من بەسەر چووم تۆش وەک خۆتی هەتا بێ هەر جوانتر ئەبی بێ باک و دڵبەرد و کافر بێ دین و ئیمانتر ئەبی بۆ منێکی دڵ پەشمەکی مایەی خەمی زیاتر ئەبی. من چەن پیر و کەلە لاش بم پێم خۆشە تۆ جوانتر ئەبی. هەتا جوان بووم قەدەر نەیهێشت بە دڵی خۆم لەگەڵتا بم ئێستاش خۆشحاڵم هەر نەبێ.